حەفت دەرگای سەرەکی هەیە کەوا دەرگانە لە بۆ چوونە ناو دڵ ئیتر یەک لەو دەرگایانە کەوا دەستمان پێکرد کە دیارە گرنگیەکەی لە هەمووان زیاترە لەسەر دڵ تەئسیر و گرنگی لە هەمووان زیاترە کە ئەویشیان زمانە و باسمان لە گرنگی زمان کرد و چەند خاڵێکیشمان لێ باس کرد گەیشتبووینە ئەوە کە هەر وەکو زمان و قسەکردن تەئسیر و کاریگەری لەسەر دڵ هەیە بە هەمان شێوە ئەوەی کە لە ناو دڵیشە بە سەر لە سەر زمانت ڕەنگ دەداتەوە کەواتە لە خیلالی قسەکانت کە بە سەر زمانت دا دێ هەر کەسە و دەتوانین خۆمان تاقی بکەینەوە کەوا چ دڵێکمان هەیە ئینجا باسمان کرد کەوا بە گشتی ئەو خەڵکە دەبنە دوو بەش ئەو دڵەی یان ئەوەتە کۆگای خێرە یان کۆگای شەڕە ئیتر باسی بەشی یەکەممان کرد کە نموونەمان بە یوسفی ناوە علیە سەلات وسلام کەوا لە قسەکانی بەدیار دەکەوت کەوا چ خێرێک لە ناو دڵ و دەروونی هەیە لە بەرامبەردا کەسانێکی دیکەش هەنە دڵەکانیان کۆگای شەڕە لۆیە ئەوەی کە بەسەر زمانیشیاندادێ هەر شەڕە ئەوەی بەسەر زمانیاندادێ دەبیتە مایەی ئەوەی کەوا خوای گەورە سبحانە وتعالی لێیان بڕەنجێ وە هەروەها دەبیتە مایەی ئەوەی کەوا مەلائیکەت لێیان دوور کەوتەوە وە هەروەها دەبیتە مایەی ئەوەی کەوا شەیاتینی ئینس و جن لێیان نزیک بیتەوە جا تەماشا دەکەی لە فەرموودەیەک کەوا پێغەمبەر صلی اللە علیە وسلم لەمان باس دەکاتن لە صحیح مسلم دا هەیە دەفەرمی لأن يمتلئ لأن يمتلئ جوف أحدكم قيحا يريه کە لە نەتیجەی نەخۆشی تووشی دێ، کە لێرەدا پێم ڕەوسەن وەسفی نەخۆشیەکی کردیە دەفەرمی، یەریه، لە وەری هاتیە، وەری نەخۆشیەکە کەوا دەبیتە مایەی ئەوەی کەوا ئینسان ناوهەناوی پڕی چێم و جەراحەت بی، خوا پەنامان بدا، دەفەرمی هەر یەک لەنگۆ تووشی ئەو نەخۆشیە بێ کەوا با بڵێین ناوهەناو و دڵەکەی پڕ بی لە چێم و جەراحەت لە نەتیجەی ئەو نەخۆشیە، باشترە لەوەی کەوا من ان یمتلئ شعرا باشترە لەوەی ئەو دڵەی پڕ بی لە شعر تەبعەن لێرەدا باس لەوەی دەکا کە کەسێک کوو دەزانی ئەو دڵەی پڕ بووە لە شعر بەوەی بە دیار دەکەوی ئەوەی بەسەر زمانی دا دێ شعرە هیچی دیکە نیە لەبەرئەوەی بەڕاستی وەکو گۆتمان ئەو زمانە ڕەنگدانەوەی ئەوەی لە ناو دڵە وەکو کوو با بڵێن کە جارێکیش باسمان کرد ئەو دڵە ئەگەر وەکو مەنجەڵێک بی، زمانیش وەکو کەوچکێچە وەکو کەوچکێکە ئەوەی کە لە ناو دڵ دایە دەری دەینیتن ئیتر خۆ ئەگەر تووشی نەخۆشی بێ دەفەرمی باشترە نەوەک ئەو دڵەی پێ پڕی شعر ببیتن کەوا تەنها لەسەر زمانی شعر بهۆنیتەوەو هیچی دیکەش نا جا وەکو زانایان لێرەدا دەفەرموون ئەوە دەربارەی کەسانێک پێغەمبەر صلی اللە علیە وسلم فەرموویتی کەوا ئەو کەسانە لەبەر خاتری شیعر ئاگایان لە قورئانی پیرۆز و لە زیکری خوای گەورە نەمایە لەبەرئەوەی شیعریش وەکو هەر قسەیەکی دیکەی ئاسایی دوو جۆری هەیە جۆری چاکی هەیە و جۆری خراپیشی هەیە بەڵام ئەگەر لە جۆرە چاکەکەشی پڕ بووبی ئەو دڵە لە ناو لە ئەو دڵە پڕ بووبی لە شعر بە شێوەیەک وا جێگای قورئانی تێدا نەمینێ جێگای زیکری خوای گەورەی تێدا نەمینێتن وەکو پێغەمبەر صلی اللە علیە وسلم دەفەرمی ئەوا تووشی نەخۆشی بێ باشترە پڕ بی لە جەراحەت نەوەک پڕ بی لە شعر خوا پەنامام دا ئەوجا تەماشا دەکە ئیمامی بوخاری ڕەحمەتی خوای لێ بی لە صەحیحەکەیدا ئەوەی غالب بی لەسەر ئینسان شعر بی بە شێوەیەک کەوا مەجالی قورئانی تێدا نەمینێ و عیلمی تێدا نەمینێتن قسەی خێر و زیکری تێدا نەمینێتن تەبعەن ئەو شعرە دەبیتە ئەوەی کەوا وەک پێغەمبەر صلی اللە علیە و سلم بەو شێوەی وەسفی کرد ئیتر لە نەتیجەی ئەو ئیختیبارە کەوا ئینسان لە خلالی زمانی خۆی دڵەکەی خۆی دەناسیتن ئەگەر لۆی بە دیار کەوت ئەو دڵەی دڵێکی چاک نییە، مستودعی شەڕە واتە کۆگای خراپەکارییە، ئەوا پێویستە ئاگاداری خۆی بیتن بە چەند خوتوەیەک کە وەکو لێردا ان شاء اللە باسی دەکەین. یەکەم شت ئەوەیە کەوا پێویستە ئەو زمانەمان، حیراسەتەچی نەوعی لەسەر دابنێ، الحراسە النوعیە، واتە پاسەوانیەکی پاسەوانیەکی جۆری لەسەر دابنێین، زۆر بە وردی ئاگاداری بین و چاودێری بکەین لە لە هەموو قسەیەکەوە پێش ئەوەی بەسەر زمانت دابێت پێویستە زۆر بە وردی چاودێری بکەی. لەبەر ئەوەی بەڕاستی کەلیمە هەیە یەک کەلیمە دەبیتە مایەوەی ئەو ئینسانەی پێ بفەوتێ، لە صحیح مسلم دا پێامبەر صلی اللە علیە وسلم وەسفی کەسێک دەکات دەفەرمی، ان رجلا قال، واللە لا یغفر اللە لفلان، کەسێک دەڵێتن وەڵڵاهی خوای گەورە لە فلانە کەس خۆش نابی، دەفەرمی، وان اللە تعالی قال، خوای گەورەش فەرمووی، من ذا الذی یتەئەللا علی، کێیە ئەو کەسەی خۆی بە خوا دەزانیت لەسەر من والعیاذ باللە بە بە یەک کەلیمە قسە کێیە ئەو کەسەی کەوا خۆی بە خوا دەزانی لەسەر من ان لا اغفر لفلان کێیە ئەو کەسەی کەوا خۆی بە خوا دەزانی و لەسەر ئەمن فەرز دەکا کە ئەمن نابی لە فلانە کەس خۆش بووم ئەوجا دەفەرمی خوای گەورە فەرمووی فإني قد غفرت لفلان وأحبطت عملك دەبا چاک بزانی ئەمن لە فلانە کەس خۆش دەبم ئەوجا وە کردەوەکانی توش کەوا پێی دەنازی هەمووی بەتاڵ دەکەم و لێت قبول ناکەم لەبەرئەوە بەڕاستی سنوری بەندە دیارە خوا خوایە سبحانە وتعالی فعال لما یریدە بەڵێ خوای گەورە ان اللە لا یغفر ان یشرک به کەسێک کە لەسەر شرک بمری لەسەر شرک ڕوحی دەربچی خوای گەورە بڕیاری دایە لای خۆش نابی بەڵام لە لەخوار شرک کەسێک کەوا هەرچەندە گوناهبار بی بەڕاستی لەبۆ هیچ بەندەیەک نیە بڕیار بدا وەڵاهی خوای گەورە لەفڵانە کەس خۆش نابی شتی وا نیە لۆیە خوای گەورە دەفەرمی مادام ئەو کەسە خۆی بەخوا زانی لەسەر من والعیاذ باللە ئەمن لەوی خۆش بووم و هەموو کردەوەکانی توشم بەتاڵ کردەوە کەواتە لێرەدا یەک کەلیمە قسەیە کەس کاتێک کەوا ئەو کەسە سنوری بەندایەتی دەبەزێنی دەبیتە مایەوەی هەموو کردەوەکانی بەتاڵ بیتەوە والعیاذ باللە. تەبعەن لە ژیانی لەو کاتەی کەوا ئامادە بوو بە شەخسی، لە پاشی وەفاتیش لە خزمەت فەرموودەکانی، کاتێک کەوا فەرموودەی پێغەمبەر باس دەکرێ صلی اللە علیە وسلم پێویستە ئەدەبی ئەو ئەدەبە مراعات بکرێ و چاودێری بکرێ بەڵێ دەفەرمی، دەنگتان بەرز مەکەنەوە لە خزمەت پێغەمبەر صلی اللە علیە وسلم و بە دەنگێکی بەرز لە خزمەت پێغەمبەر صلی اللە علیە وسلم قسان مەکەن وەکو لەگەڵ یەکتری لە کاتی دیکە قسان دەکەن. چونکە دەبیتە مایەی ئەوەی، ان تحبط اعمالکم، دەبیتە مایەی ئەوەی کەوا کار و کردەوە چاککاتان هەمووی بەتاڵ دەبیتەوە لە کاتێکدا، وانتم لا تشعرون، لە کاتێکدان گو هەست پێ ناکەن، هەست پێ ناکەن. جا خۆشەکەی ئەوەیە تەماشا کە ئەو ئایەتە سەبەب نزولەکەی وەکو لە تەفسیرەکان کە باس دەکا دەربارەی چیە دابەزیە. دەفەرمی دابەزینەکەی وەکو لە صحیح بخاریدا هاتێ، فەرمووی، یا عومەر ئەتوو ئیلا دەتەوێ موخالەفەی من بکەی، دەتەوێ ڕەئیەکی دەر ببڕی پێچەوانەی ڕەئی من بی، ئەویش فەرمووی، وەڵاهی یا یا ئەبا بەکر نامەوێ موخالەفەی توو بکەم، بەڵام ئەم ڕەئیم لەگەڵ ئەوە، ئیتر وەکوو بەشەرێک، خوایان لێ ڕازی بی، دەفەرمووی، دەنگیان بەرز بۆوە لە سەر یەکتری لە خزمەت پێغەمبەر صلی اللە علیە وسلم، تەماشا بکە یەعنی نەک دەنگیان لە سەر پێغەمبەر بەرز کردەوە، والعیاذ باللە، ئەوان زۆر زۆر. کەواتە لەسەر ئەو دوو بەڕێزەی خوای گەورە دەفەرموێت، ان تحبط اعمالکم، ئاگاداربن کردەوە چاکانتان بەتاڵ دەبیتەوە، ئەگەر بێت و دەنگ بەرز بکەنەوە لە خزمەت پێغەمبەر صلی اللە علیە وسلم لە کاتێکدا کەوا هەستیش پێ ناکەن لە کاتێکدا کەوا هەستی پێ ناکەن ابو بکر و عمر خوایان لێ ڕازی بیتن وەکو لە حدیث صحیح دا هاتێ امام ترمذی ڕوایەتی کردیە پێغەمبەر صلی اللە علیە وسلم چی دەربارەیان دەفەرمی طبعا لە عشرەی مبشرن هۆردوگوانێ دەربارەیان دەفەرمی، کاتێک کەوا با بڵێین لە جێگایەک دیارە دەهاتن و پێغەمبەر صلی اللە علیە و سلم لەناو صەحابەکان دانیشت و ئەوانی دیت و فەرمووی، فەرمووی، هذان السمع والبصر، دەربارەی ابو بکر و عمر، خوایان لێ ڕازی بێت، هذان السمع والبصر، بەڕاستی ئەو دووەنە وەکو سەمع و بەسەرن لە بۆ من، وەکو گوێ و وەکو چاون لە بۆ من، ئەو مەکانەتە بەرزەیان هەیە ئەوجا لەگەڵ ئەوەش ئایە دادەبەزی بەو شێوەی هەڕەشە دەکا تر ئەوە بەنسبەت ئەوان ئەدی بەنسبەت لەخوار ئەوان کەواتە بەڕاستی ئەوە مجرد کەلیمە قسەیەکە بەدەنگەکی بەرز کەوە لەجێگایەک نابی دەنگت بەرز بکەیەوە ئینسان بەڕاستی زۆر جار هەیە کەلیمە قسە بەسە زمانیدا دێ دەبیتە مایەی ئەوەی کەوا کارو کردەوەی بەتال بیت والعیاذ باللە وەکو یەک لەو جێگایانەی کەوا لێرەدا خوای گەورە سبحانە وتعالی باسی دەکا لەفەرموودەیەش کەوەکو لە سننی ابو داود دا هاتیە دەربارەی ئەوەی کاتێک کە عائیشە خوای لێ ڕازی بی وە من مەعلومە پێغەمبەر صلی اللە علیە وسلم کە لە یەک حاڵەتدا نۆ ژنی هەبووە خوای لێ ڕازی بی خوایان لێ ڕازی بیتن وە صلی اللە علیە وسلم ئیتر بەخۆت دەزانی یەعنی دایکانی ئیمانداران ئەوانیش بەشەرن خوایان لێ ڕازی بی بای هەندێ لە لەبەینی هەوێ حەساسیە هەر هەیە دەفەرمی عائیشە خوای لێ ڕازی بی باسی صەفیە دەکا لای پێغەمبەر صلی اللە علیە وسلم کە هەوێیتی دەفەرمیتن یا رسول اللە حسبک من صەفیە کذا و کذا واتە ئەوەندەت بەسە صەفیە ئەوها ئەوهایە وەکو ڕاوی حەدیس دەفەرمی بە ئیشارەتێک ئیشارەتی کرد کەوا صەفیە کورتە بەژنی کورتە دەفەرمی پێغەمبەر صلی اللە علیە وسلم چی فەرموو بە نیسبەت عائیشە، عائیشە لە ناو خێزانەکانی پێغەمبەر صلی اللە علیە وسلم پێغەمبەر صلی اللە علیە وسلم لە هەمووان زیاتری خۆش ویستیە ئەوجا پێی فەرموو لقد قلت کلمە لو مزجت بماء البحر لمزجته ئەو کەلیمە قسەیەت ئەگەر بێتو بە ئاوی دەریا تێکەڵ ببی ئەوا ئاوی دەریا هەمووی دەگۆڕی سبحان اللە مەبەست چیە لێرەدا وەکو زانایان دەفەرموون واتە ئەو کەلیمە قسەیە کەوا لە باسی سەفیەی دەکەی ئەگەر بێت و لەگەڵ یەک کۆمەڵە کردەوەی چاکیش تێکەڵاو بی هەندی بەحرێک ئەوە تەئسیر لە هەمووان دەکات سبحان اللە ئەوە دەربارەی عائیشە وا دەفەرمی خوای لێ ڕازی بی کەواتە بەڕاستی ئینسان پێویستە زۆر ئاگاداری زمانی بی کەوا چ دەڵێ و چ ناڵێ لۆیە ابن ابی زکریا کەوا امامی اوزاعی وەسفی دەکاتن ڕەحمەتی خوای گەور لەهۆردوکیان بی دەفەرمی لم یکن بالشام رجل یفضل علی ابن ابی زکریا لەشام هەموو شام دەفەرمی پیاوێک نەبوو لەو سەردەمەدا پیاوێک نەبوو چاکتر لە ابن ابی زکریا لەبەرچی دەفەرمی ابن ابی زکریا دەیفەرموو عالجت لسانی عشرین سنە قبل ان یستقیم لی بیست ساڵان خەریکی زمانی خۆم بووم، بیست ساڵ خەریکی زمانی خۆم بووم پێش ئەوەی ئەوجە ڕاستەڕێبی ئەو زمانەم کەواتە چەند خەریکی زمانیان بووینە بیست ساڵ بۆ خەریکی ئەوەی بووە کەوا ئەو زمانەی بە شێوەیەکی وا بیتن کە ببیتە مایە ڕەزامەندی خوای گەورە سبحانە وتعالی ئیتر کەلیمە هەیە بەڕاستی وەکو دەڵێ الکلمە القاتلە کەلیمە هەیە بەسەر زمانی ئینساندا دێ کەلیمەیەکە قاتلە قاتلە چیە واتە دەبی تەمای کوشتنی ئیمانەکەت بە خۆشت نازانی مەسیرت هەمووی ڕەش دەکا لەوانە وەکو عەین لە حەدیثێکدا کەوا لە سونەنی ترمذیدا هاتیە پێغەمبەر صلی اللە علیە وسلم دەفەرمیتن ان الرجل لیتکلم بالکلمە لا یرا بها باسا جاری وا هەیە ئینسان کەلیمە قسەیەک دەکا لا یرا بها باسا یەعنی بەخۆی هیچ تێدا نابینی کە قسەکە هەندە گەورە بی یهوی بها سبعین خریفا فی النار سبحان اللە حەفتا ساڵان حەفتا پایز واتە حەفتا ساڵ دەستە خوار لە جهنم بەسەبەبی ئەو کەلیمەی پێغەمبەر صلی اللە علیە وسلم نەشی فەرموو کەلیمەکە چ کەلیمەیەکە تاوەکو ئاگاداری هەموو کەلیماتی خۆت بی ئاگاداری هەموو کەلیماتی خۆت بی وە لە حەدیسێچکە کەوا ئیبن ماجە ڕویاتی کردیە. دەفەرمێ عەلقەمەی کوڕی وەقاس کەوا لە کیباری تابعینە پیاوێک بەوێدا ڕۆیشت بانگی کرد پێی گۆ پێی گۆت و کەسێکی سیلەی ڕەحمت لەگەڵە من هەیە واتە حەقت لەسەرە من هەیە لۆیە حەزم لێ نەسیحەتێکت بکەم نەسیحەتەکەشم ئەوە دەتبینم ئەتوو دەچی سەردانی کەسانێک دەکەی کە بابنی وەکو سەرکردە و مەسئولن لەو کات و لەو زەماندا دەچی دەتبینم دەچی سەردانی ئەوان دەکەی ئیتر ئەوەی کەلەوێ دەیلێی بەس خوا دەزانی چ دەڵێی لەوێندەرێ لۆیە حەزم لێیە پێت بڵێم ئەمن ئەو حەدیسەی کەوا لە بیلالی کوڕی حاریثی موزەنی گوێم لێبووە کە لە پێغەمبەر دەگێڕیتەوە صلی اللە علیه وسلم ئەوەیە کەوا پێغەمبەر صلی اللە علیه وسلم دەفەرمی ان احدکم لیتکلم بالکلمە من رضوان اللە پیاو هەیە کەلیمە قسەیەک دەکاتن ئەو کەلیمە قسەیە کە دەبی تەمایەی بابلێن ئەو کەلیمە قسەیە کە ی هەندێ خوا بابلێن خوای گەورە فەرمانی پێ کردو ئەویش بە مەبەستی ڕەزامەندی خوای گەورە دەیکاتن بەڵام ما یظن ان تبلغ ما بلغت بەڵام ئەو تەسەور ناکە ئەو کەلیمە قسەیە ڕاستە لە بۆ ڕەزامەندی خوای گەورە کردیتی بەڵام لەوانەیە بڵێ خێرێکی گچکەیە تەسەور ناکا بیگەینتە ئەو مەنزیلەتەی کەوا دەیگەینیتێ فیکتب اللە عز وجل له بها رضوانه الی یوم القیامە بەو کەلیمە قسە خێرەی کەوا کردیتی نەسیحەتێکی چاکی کردیە دەعوە و بانگەوازی لە بۆ لای خوای گەورە کردیە ئیسڵاحی لە بەینی دوو کەس کردیە ئایەتێکی خیندیتەوە بە مەبەستی ڕەزامەندی خوای گەورە فەرموودەیەکی پێغەمبەری خیندتەوە صلی اللە علیە وسلم ئیتر کەلیمە قسەیە کە بەڵێ ئەو لەبۆ ڕەزامەندی خوای گەورە کردیتی بەڵام تەسەوری نەدەکرد بگاتە ئۆندە جێی کەوا گەیشتیتێ دەفەرمی خوای گەورە ڕەزامەندی خۆی لۆ دەنوسێ هەتا ڕۆژی قیامەتێ زانایان دەفەرمون یەعنی چ دەفەرمون یەعنی خوای گەورە کە ڕەزامەندی خۆی لەبۆ کەسێک دەنوسی لە لە هەر لە پاداشتی ئەو کەلیمە قسەی کە کردیتی لە دنیایەدا تەوفیقی دەکا ئیللا کردەوەی چاک بکا سبحان اللە لە کردەوەی خراپ دەیپارێزی دەبیتە مایەی ئەوەی ئەوجا بەختەوەری و سەعادەتی دونیا و قیامەتی پێ دەبەخشی لە دونیادا بە عەزیزی دەژیێ لە ناو قەبردا لە ناو بۆن و بارامی بەهەشتدا دەژیێ لە قیامەتیشدا خوای گەورە سبحانە وتعالی ڕەزامەندی خۆی پێی دەبەخشی و ئەهلی بەهەشتە بەڵام بالمقابل ئیوا شێ وان احدکم لیتکلم بالکلمە من من سخط اللە ئیوا شێ لەنگۆ کلمە قسەیەک دەکاتن کە من سخط اللە کەواتە بەخۆی دەزانی کلمەکە کلمە قسەکە گوناهە و دەبیتە مایەی ناڕەزایی خوای گەورە توڕە بوونی خوای گەورە سبحانە وتعالی بەڵام ما یظن ان تبلغ ما بلغت بەڵام ئەو تەسەور ناکە ئەو کەلیمە قسەیە بیگەینتە ئەو پلە خراپەی کەوا گەیاندیتیە دەڵێ ئەو پەڕی گوناهێکە وەکو لە ناو خۆمان دەڵێتن بە ئاوی دەست نوێژ دەڕواتن خۆ خەتەرە زۆر گوناح گوناح وەکو زانایان دەفەرموون ئەتو تەمەشای ئەوەی مەکە کە ئەتو گوناحەکەت گەورەیە یان گچکەیە تەمەشای ئەوەی بکە کە ئەتو بێ ئەمری چێت کردیە فەرمانی چێت شکاندیە کەواتە ڕاستە دەزانی گوناهەچ کردی بەڵام تەسەور ناکا ئەو گوناهە هەندە بە گران لەسەر ڕابوەستی فیکتب اللە عز وجل علیه بها سخطه الی یوم یلقا سبحان اللە بە سەبەبی یەک کەلیمە قسە وای لێدەکاتن کەوا ناڕەزایی و توڕەبوونی خوای گەورەی لەبۆ بڕیار دەدرێت هەتا ئەو کاتەی لە ڕۆژی قیامەت دەچتەوە خزمەت خوای گەورە سبحانە وتعالی جا لێردا وەکو زانایان دەفەرموون بە تایبەت لە فیض القدیر طیبی ڕەحمەتی خوای لێبی دەڵێتن دەڵێتن لەوانەیە مەبەستی عەلقەمەی کەوا ئەو حەدسەی لەبۆ ئەو خزمەی خۆی باس دەکاتن کەوا سەردانی کەسانێکی مەسئول دەکاتن دەفەرمی لەوانەیە ئەوە بی کە ئەو قسەی لەلای کەسێکی مەسئول وەکو نیفاقێک دەیەوێت خۆی پێ لێ نزیک بکاتەوە بە کەلیمە قسەیەک و بە مەدح کردنێکی ناحەق و یاخود کەسانێک لەو مەسئولانە کەوا کردەوەی خراپیان هەیە زوڵم لە خەڵکی دەکەن ئەو دەچیتن مۆرەکی شەرعی لەسەر کردەوەکانی ئەو دەداتن مۆرێکی شەرعی لێ دەدا وە کەئەنەما کردەوەکانی تۆ هەمووی چاکە و هیچ عەیبی نیە و ئەدی ها فلانە ئایەت وا دەڵێ فلانە حەدیس وا دە کەواتە ئەوە کەواتە ئەو کەلیمە قسەیە وەکو ئیمامی تەیبی دەڵێتن لەوانەیە وای لێ بکاتن کەلیمە قسەیەکە و بەچی تێناگا دەیگەینتە ئەو شتەی کەوا لەڕۆژی قیامەتیش بەشەرمەزاری دەگاتەوە خزمەت خوای گەورە. بەڵێ ئەوجا هەر عەلقەمە تەبعەن لە درێژەی فەرموودەکەدا کە ئیبن ماجە ڕوایەتی کردە دەفەرمیتن ئاگاداری خۆت بە لەبەرئەوەی وەڵاهی زۆر کەلیمە قسە بوو ویستیتم بیکەم کە ئەو حەدیسەی تازە خیرمانەوە بە بیرم دێتەوە وەڵاهی مەنعم دەکا بە هیچ شێوەیەک لێ ناگەڕێ قسان بکەم کەواتە بەڕاستی ئینسان بەو شێوەی پێویستە سەیتەرەی لەسەر زمانی خۆی هەبیتن جا تەماشا دەکەی لە قورئانی پیرۆزیش نموونە زۆرن لەوانە خوای گەورە سبحانە وتعالی باسی کەسانێک دەکا کە لە سوڕەتی تەوبە کە هاتنە خزمەت پێغەمبەر صلی اللە علیە وسلم لەو کاتەی کەوا لە بۆ تەبوک دەیویست دەربچی پێغەمبەر صلی اللە علیە وسلم لە بۆ غەزای ڕۆم دەڵێ گۆتیان یا رسول اللە ائذن لی ولا تفتنی ئیزنم بدە دەرنەچم توشی فتنە نێم مەبەستیان ئەوە بوو کە گوایە وەکو لە سەبەب نزولەکان باس دەکرێ گوایە لە خاچی ڕۆم ئافرەتەکانیان زۆر جوانن لەوانەیە ئەمن بێم ئەوان ببینم توشی فتنە بێم لۆیە ئیزنم بدە ئەم دەرناسم لەگەڵت. خوای گەورە سبحانە وتعالی لە وەڵامدا دەفەرمی، الا، الا، واتە ئاگادار بن، الا فی الفتنە سقطو، با چاک بزان ئەوان بەو عوزر هینانەوەیان بە درۆ، بەو عوزور هینانەوەیان بە درۆ، ئەوان کەوتینە ناو فیتنە، کەوتینە ناو فیتنە، کەواتە بەڕاستی یەک کەلیمە قسەیە کە درۆیەک دەکاتن خوای گەورە دەفەرمی بەو قسە و بەو عوزر هینانەوەی بە درۆ ئەوان کەوتینە ناو فیتنە. لە جنسی عەمەلەکەی خۆی بەو ڕووبارانەی کە ئەو فەخری پێوە دەکرد کەوا لە ژێر موڵکەکەی ویدا دەڕواتن کەوا لە ژێر سەیتەرەی ویە خوای گەورە سبحانە وتعالی ئەوەی کرد کەوا بەوەی هەر بەخۆی بە بە ئاو و بە جنسی ئەو شتەی ئەو فەخری پێوە دەکرد بەو ڕووبارانە خوای گەورە غەرقی کرد و هەتا بەو شێوەیە وەکو مەعلومە مەسیرە چی خراپی بەسەردا هات باس لە جوولەکان دەکاتن لەعنەتی خوایان لێ دەکاتێ کەوا دەیانگۆ یەد اللە مەغلولە، لەعنەتی خوایان لێدا، دەیانگوت دەستی خوای گەورە، والعیاذ باللە، دەستی خوای گەورە گیرایتەوە لە بەخشین، نابەخشی، والعیاذ باللە، خوای گەورە دەفەرمی لەسەر ئەو قسەیان، غلت ایدیهم ولعنوا بما قالوا، دەستی خوایان بگیرێ، دەستی خوایان بگیرێ، بەو قسەی کە کردیان لەعنەتیان لێدرا. بە بەو قسەی کە ئاخ بێ ئەدەبیەکی گەلەک گەورەیە بەرامبەر بە زاتی خوای گەورە سبحانە وتعالی کەلیمە قسەیەک بەڵێ ئەوجا وەکو وتمان کەوا زۆر جاران قسە ئەوها بەگران لەسەر ئینسان ڕادەوەستی ئینسان پێویستە زۆر بە چاکی پاسەوانی زمانی خۆی بکاتن بەڵام زۆر جارانیش هەیە بێدەنگ بوونیش لە جێگایەک کە پێویست وایە قسە بکەی بێدەنگ بوونەکەش عەینی بەهەمان شێوە زۆر زۆر خەتەرە لەسەر ئەو کەسەی کەوا بێدەنگ دەبی لە جێگایەک کەوا پێویستە قسە بکەی واتە لە جێگایەک کە پێویستی بە حەق گۆتن هەیە پێویستی بەوەی هەیە کەوا مەوقیفت هەبی هەڵوێستت هەبی وەکو ئیماندارێک لەبۆ خوای گەورە قسە بکەی بەڵام ئەتوو کە قسە ناکەی و بێدەنگ دەبی عەینی بەهەمان شێوە هیچ فەرقی نیە لەگەڵ ئەوەی کەوا قسەیەکی زۆر ناڕەوا بکەی هەروەکو ئەویان بەگران لەسەر ڕادەوەستی بێدەنگ بوونیشت لە ئاستی حەق ئەویشیان بە هەمان شێوە بە گران لەسەر ڕادەوەستی. بۆیە وەکو ابن القیم ڕەحمەتی خوای لێ بیتن کاتێ کە لە لە الجواب الکافی دا باس لەو حەقەتەی دەکاتن دەڵێ شەیتان چاک دەزانیتن سەنگەر لە دڵی ئینسان بگریتن لە چێن دەرێ سەنگەری لێوە دەگری یەک لەو سەنگەرانەی کەوا با بڵێن ئیبلیس جنودەکانی خۆی دەنێری کەوا سەنگەر لە دڵی ئیمانداران بگری لەسەر زمانیتی دەڵێ بڕۆن زمانی ئەو ئینسانە کەوە سەنگەری لێوە بگرن لەبەرئەوەی ئەو زمانە تەئسیری یەکجار زۆرە لەسەر دڵ و دەروونی ئەو بەندەیە ئیتر هەوڵ بدەن بە دوو شێوە لەگەڵی هەوڵ بدەن بەوەی کەوا بە هیچ شێوەیەک قسەی چاک بەسە زمانی دا نەیێ بەڵکو تەنها ئەو قسانە بکە کەوا دەبیتە مایەی توڕەبوونی خوا سبحانە وتعالی وە ئەگەر ئەوەشتان پێ نەکرا ئەوا وای لێ بکەن لەبەرامبەر حەق بێدەنگ بی لە بەرامبەر حەق بێدەنگ بی ئەوجا دەڵێتن هۆردووکی لە بۆنگۆ یەکە چ توانیتان قسەی خراپی پێ بکەن چ توانیتان لە بەرامبەر حەق بێدەنگی بکەن و لاڵی بکەن جا وەکو ابن القیم دەرێ ڕەحمەتی خوای لێ بی دەفەرمی چ دینێکی هەیە ئەو کەسە چ خێرێکی پێوەیە کاتێک کەوا دەبینی سنوورەکانی خوای گەورە دەبەزێندرێ کاتێک کەوا دەبیندرێ بێ ئەدەبی بەرامبەر خوا و پێغەمبەری خوا دەکرێ ئەو کەسە بێدەنگە، دە فەرمی ئەوەیان شیطان اخرسە، شیطانێکی لالە، هەر وەکو ئەو کەسەی کەوا بە ناحەق قسە دەکات شیطانێکی ناطقە، ئەو کەسەی کەوا قسەی ناحەق دەکاتن ئەوە شیطانێکە قسە دەکا، بەڵام ئەویان کەوا بەرامبەر حەق بێدەنگە ئەوە شیطانێکی اخرسە، شیطانێکی لال و بێدەنگە، خوا پەنامان بدا. ئەوجا جاری واش هەیە بەڕاستی یەک کەلیمە قسە دەبیتە مایەی ئەوەی کە بەڕاستی ئینسان ببیتە مایەی پاکبوونەوەی دڵەکەی و چاکبوونی مەسیری لای خوای گەورە سبحانە وتعالی لە چەندین حەدیسیش پێامبەر صلی اللە علیە وسلم ئاماژەی پێکردیە لەوانە دەفەرمی لە سونەنی ئەبو داود هاتیە دوو کەس لەو جێگای کەوا پێغەمبەر لێی بۆ صلی اللە علیە وسلم لە نزیک ئەوێن دەرێت دوو کەس موشکلە و گرفتیان لە نێوان پەیدا بووە و دەنگیان لە سەر یەکتری بەرز کردووە و قسەی ناشرینیان بە یەکتر گۆتیە. دەفەرمی، پێغەمبەر صلی اللە علیە وسلم، دەفەرمی، کە دیتیانی ئەوانە چاویان سۆر بووە و دەماریان وا بە دیار کەوتیە. پێغەمبەر صلی اللە علیە وسلم فەرمووی، انی لأعرف کلمە، ئەمن کەلیمەیەک دەزانم، یەک کەلیمە قسە، لو قالها هذا، ئەگەر هەر یەک لەوان ئەو کەلیمە قسەی بڵێ، لذهب عنه الذی یجد، ئەوە ئەو توڕە بوونەی کە بەڕاستی ئەسڵی توڕە بوون لە شەیتانەوەیە ئەگەر هەر یەک لەوان ئەو کەلیمە قسەی بڵێ کە وا ئەمن دەیزانم ئەوە ئەو توڕە بوونەی لێ دەڕوا ئەویش چیە فەرمووی اعوذ باللە من الشیطان الرجیم بەس تەنها ئەوەندەی بڵێ پڕ بە دڵەوە بڵێ اعوذ باللە من الشیطان الرجیم لەبەرئەوەی بەڕاستی ئەو کەلیم ئەو توڕە بوونە لە شەیتانەوەیە گەر خۆی بداتە پەنای خوای گەورە سبحانە وتعالی لەو توڕە بوونەی کە ئەو تێیدایە ئەوا بە ئیزنی خوای گەورە ئەو توڕە بوونەی لێ دەڕوا و خوای گەورە سبحانە وتعالی بە هانای دێ لە حەدیسەکی دیکە پێان سڵ سلم کەوە لە معجەمی کەبیری تەبەرانی هاتێ و ئەلبانیش تەصحیحی دەکە پێان سڵ سلم دەفەرمی احب الجهاد الى الله خۆشەویسترین خۆشەویسترین جیهاد کردن لە پێناوی خوای گەورە لە لای خوای گەورە چ جیهادێک زۆر خۆشەویستە کلمة حق تقال لامام جائر سەید الشوهدا، گەورەی هەموو شەهیدەکان حەمزەی کوڕی عبدالمطلبە کە ئەوەندەی پێغەمبەر صلی اللە علیە وسلم لەسەر جەنازەکەی حەمزە گریا لەبۆ کەس ئەوەندە نەگریا سبحان اللە کاتێ کەوا دوژمنان بەو شێوەی ئەت چیان کرد بۆ ئەو جەنازەی بەڵێ ئەوجە دەفەرمی گەورەی هەموو شەهیدەکان حەمزەی کوڕی عبدالمطلبە خوای لێ ڕازی بیتن وە هەروها کەسێچ کەش دەینیتە ڕێز حەمزەی دەفەرمی چێە وەڕەجول قام الی امام جائر فامره ونهاه فقتله وە هەروە کەسێچی دیکەش هەستاوە لە بەرامبەر کەسێچی زالم ئەوجا فەرمانی پێکرد وە هەروها فەرمانی پێکرد بە چاکە ڕێگەی لێگرت لە خراپە ئێ باشە لەبەر چی وا خەفەت باری اساءتک امرە ابن ابن عمک دەڵێی لە لە خەلافەت و لە گەورەیی ئامۆزاکەی خۆت ناڕازی دیارە طلحە ئامۆزای ابوبکرە خوایان لێ ڕازی بیتن دەڵێی لەوەی کەوا ابوبکر بویتە خەلیفە لەوەی ناڕازی لۆیەوها بە خەفەت دەوە دانیشتی ئەویش دەڵێتن، قال لا، نەخێر ئەو ئەو مەسەلەیە نییە، بەڵکو گوێم لە پێغەمبەر بووە صلی اللە علیە وسلم حەدیسێک کەوا دەفەرمی، اني لاعلم کلمە، پێغەمبەر صلی اللە علیە وسلم دەفەرمی ئەمن قسەیەک دەزانم، لا یقولها احد عند موته، ئەو کلمە قسەیە هەر کەسێک بیکا لەو کاتەی کەوا لەسەرە مەرگە، هەردووکیان بە سەبەبی ئەو کەلیمەیە چییان لێ دێ، لەیەجیدانی لەها ڕەوحا، واتە فراوانییەکیان دێتە سەری، ڕەوح بە مەعنای فراوانی، فراوانی و ڕەحمەتی خوای گەورەیان دێتە سەری، هەم لاشەکەی هەم ڕوحەکەی، ئیتر دەفەرمی، ئەوە طەلحە دەڵێت، من گوێم لە پێغەمبەر بوو صلی اللە علیە وسلم ئەوهای فەرموو، بەڵام لەگەڵ ئەوەش، فلم اسئله حتی توفی، بەڵام خەفەتەکەم لەوەیە پرسیارم لە پێغەمبەر نەکرد صلی اللە علیە وسلم ئەو کەلیمەیە چییە یا رسول اللە؟ ئەو کەلیمەیە چییە کە ئەوەندە مهیمە صەحیفەی کردەوەکانی پێی ڕووناک دەبیتەوە؟ ئەو کەلیمەیە چییە کەوا لاشە و لاشە و ڕوحی پێ تووشی سەعادەت و ڕەحمەت و ڕەوح و فراوانی دێن یا رسول اللە هەتا وەفاتی کرد لۆیە خەفەتی ئەوەمە دەفەرمی ئیمامی عومەر فەرمووی ئەنا اعلمها ئەمن دەزانم ئەویش ئەوەیە هی التی اراد عمه علیها ئەو کەلیمە قسەیە بوو کەوا پێان صلی اللە علیە وسلم داوای لە مامی دەکرد کاتێک کەوا لەسەرە مەرگ بوو مەبەستی مامی کێ بوو ابو طالب ئەو کەلیمە قسەیە بوو کە داوای لە لە مامی خۆی دەکرد لەسەرە مەرگ ولو علم ان شیئا انجا لها منها لامره خۆ گەر پێان صلی اللە علیە وسلم بیزانیبا کەلیمە قسەیەک هەیە کەلیمە قسەیەک هەیە دەبی تەمایی نەجات بوونی زیاتر لەو کەلیمە قسەیە ئەوە پێغەمبەر صلی علیە و سلم فەرمانی پێ دەکرد بەڵام هیچ کەلیمەیەک لەوەی چاکتر نیە چ کەلیمە قسەیەک بوو پێغەمبەر صلی علیە و سلم داوای لێ دەکرد لە مامی وەکو لە صحیح بخاری دا هاتیە پێغەمبەر صلی علیە و سلم پێی دەفەرموو بە ابو طالبی مامی ئاخر ئەو ابو طالبە سبحان اللە یانی ئەو هەموو موقفە ڕێک و پێکەی بەرامبەر بە پێغەمبەر صلی اللە علیە و سلم ئەو هەموو دیفاعەی ئەو هەموو دیفاعەی لە پێغەمبەر صلی اللە علیە وسلم هەتا کاتێک کە حیصاری اقتصادیان لەسەر پێغەمبەر صلی اللە علیە وسلم لەگەڵ موسلمانان دانا لە شعبی ابی طالب ابو طالب خۆ لەگەڵیش مقصود نەبوو حیصاریشیان لەسەر دانەنابوو بەخۆی چووبوو معایشەی پێغەمبەری دەکرد صلی اللە علیە وسلم ئەویش لەگەڵی بوو سبحان اللە یانی ئەو هەموو موقفەی ناگێڕدرێتەوە سبحان اللە ئەو جا لەگەڵ ئەوەش پێغەمبەر صلی اللە علیە وسلم زۆر هەوڵی لەگەڵدا لەسەرە مەرجی بوو پێی دەفەرموو ئەی عەم لەو کاتانەی کەوا پێغەمبەر صلی اللە علیە وسلم خەریکی ابو طالب بوو بەو شێوەی کەوا هەوڵی دەدا ختامەکی خێری هەبی دیارە ابو جهل و جەماعەتی دیکەش وەکو قەرینی سوء لەبن سەری بوون ابو طالب دەیویست بڵێ ئەوان دەیانگوو اترغب عن ملتی عبد المطلب دەتەوێ لە دینی عبد المطلبی بابت لابدەی وابوو ئاخیر کەلمەی ئەوە بوو علی ملتی عبد المطلب نەخێر دەبیتە مایەی ئەوەی کەوا سەحیفەی کردەوەکانی با بڵێین نووری پێوە بی و ڕۆشن بیتەوە و هەروا جەسەد و ڕووحەکەشی فراوانی و ڕەحمەتی خوای گەورەیان پێ ببەرکەوی ئەوجا کاتێک کە ابو طالب بەو شێوەیە مرد پێغەمبەر صلی اللە علیە و سلم دەفەرمی لەبەر ئەو هەموو مەوقیفە چاکەی لەگەڵ ئەوەش کەوا لەسەر شیرک مرد ئەوجا پێغەمبەر صلی اللە علیە و سلم دەفەرمیتن لەوانەیە شەفاعەتەکەی من لعله تنفعه شفاعتی لەوانەیە شەفاعەتەکەی من بەکەلکی بێت تەنها لەبۆ ئەو هەندەی ئەو هەندە بە کەلکی دێکەوە عەزابەکەی وی لە جەهەنەم لە هەموو کەسێک کەمترە فی ضحضاح من نار ئەوە عەزابەکەی تەنها ئەوەیە کە تەنها پێیەکانی لە ناو جەهەنەمە یغلی منهما دماغه لە نەتیجەدا دەماغی لەگەڵ دەکولێ خوا پەنامان بدات ئیتر بەڕاستی دیارە ئەو کەلیمە قسەیەش کە لا الە الا اللە بەڕاستی با بڵێین بیکەینە ئاخر کەلیمە لە وتارەکەی ئەوڕۆماندا. لە ئاخیریدا خولاسەی هەموو ژیانت بە یەک کەلیمە قسە تەعبیری دەکەی و کۆتایی پێت دێ ئیتر هەوڵ بدەین هەموو ژیانمان هەموو ژیانمان قسەکانمان گفتارمان تەعبیر بی لە لائیلاهە ئیلەڵڵا واتە تەنها خوای گەورە سبحانە وتعالی بە تاکە پەرستراو بزانین و هەر یاد و زیکری ئەو بکەین و ئەوجا بە بە زمان و بە کار و کردەوەکانمان تەنها بە بەرنامەی ئەو ڕازی بین و تەنها لە بۆ ئەو بژیین و تەنها لە بۆ ئەو بمرین تاوەکو ئاخیر کەلمەی ژیانیشمان خولاسەی ژیانمان بیتن کەوا بەو پەڕی لە ناو دڵەوە دەربچیتن بڵێین لا الە الا اللە محمد رسول اللە لە خوای گەور داواکەن کەوا کۆتایی ژیانمان بەو کەلمەیە بێتن ان شاء اللە تعالی سبحان ربک رب العزە عما یصفون.